لە حەدیثا فەرموودەی لەسەر هاتووە، ئێمەش کە ئوممەتی ئەو پێغەمبەرەین صلی اللە علیە وسلم موسڵمانین ئەبێ خۆ ئامادە بکەین، بۆ چاکە و عیبادەت و زیکر و حەسەنات لەم دە ڕۆژەیا بە تایبەتی لە ڕۆژی عەرەفە و دواتریش لە ڕۆژی جەژنا جەژن و خۆشی بگێڕین بۆ سەرکەوتنمان بەسەر نەفس و شەیتان و ئارەزوواتی خراپە بۆ سەرکەوتنمان بەسەر هەر خوویەکی ناشرین کە لە خۆمانا بن بڕمان کردبێ و نەمانهێشتبێ. ڕۆژی عارەفە ڕۆژێکە لە قورئانا خوا سوێنی پێ خواردووە. ئەبو هورەیرە خوای لێ ڕازی بێ ئەفەرمێ، خوا کە دەفەرمێ، وشاهد ومشهود، مەشهوود ڕۆژی عەرەفەیە، شاهید ڕۆژی جومعەیە، یەومی مەوعودیش ڕۆژی قیامەیە ڕۆژێکە خوا گەورەیی زۆری یاوەتێ ئەجری زۆری تیا داناوە بەو کەسانەی کە بیانەوێ ڕۆژێکە ڕەحمەتی خوای تیا ئەبارێ خوا لە گوناهەکان خۆش ئەبێ خوا دەرەجەی چاکەکان بەرزتر ئەکاتەوە ڕۆژێکە خوا دینی تیا تەواو کردووە و نیعمەتی خۆی تیا پڕ کردووە ڕۆژی بەخشندەیی و سەخاوەت و گەورەییە، ئەو ڕۆژەش ڕۆژی عەرەفەیە کە مسوڵمانان بە تایبەتی نوێنەری گەلانی دنیا وەفدەکان لە کێوی عەرەفە دەوەستن، ڕەنگەکان نامێنێن جیاوازی چینایەتیی دەوڵەمەن و فەقیر، خوێنەوار و نەخوێنەوار، دەسەڵاتدار و بێدەسەڵات، هەمووی دوو خاولی پێچاوە بە خۆیەوە لە ئەرزی مەوقیفا وەستاوە و ڕووی لە ئاسمانە و دەستی بەرز کردووەتەوە خوا لێی خۆش بێ و خوا ڕەحمی پێ بکا. ئەم ڕۆژە خەڵکی عاقڵ وەکو کاسب و بازرگانی ژیر دەیقۆزنەوە بۆ ئەوەی گەورەترین بازرگانی تیا بکەن. فەزیلەت و گەورەیی ڕۆژی عەرەفە چەند دانەیەکتان بۆ دەژمێرم، یەکەمینیان وەک عەرزم کردن، ئەو ڕۆژەیە کە خوا دینی تیا کامڵ کردووە، الیوم اکملت لکم دینکم و اتممت علیکم نعمتی و رضیت لکم الاسلام دینا ئەو ئایەتە لە ڕۆژی عەرەفە هاتۆتە خوارەوە، پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم لە حەجا بووە، جولەکەکان وتیان بە پێشەوا عومەر ئێوە ئایەتێک دەخوێننەوە لە قورئانەکەتانا ئەگەر بۆ ئێمە بهاتایە جەماوەری جوولەکە ئەو ڕۆژەمان دەکرد بە جەژن پێشەوا عومەر فەرمی کام ئایەت کابرای پرسیارکەر وتی الیوم اکملت لکم دینکم واتممت علیکم نعمتی ورضیت لکم الاسلام دینا. پێشەوا عومەر وتی، چاک دەزانم لە چ ڕۆژێک و لە چ شوێنێک و لە چ کاتێک هاتۆتە خوارەوە، لە ڕۆژی عەرەفە هاتۆتە خوارەوە، ئێمە لە خزمەت پێغەمبەرا بووین، وتاری دەخوێندەوە بۆمان، ڕۆژی عەرەفەیش ڕۆژی جەژنە بۆ حاجیان، ڕۆژی عەرەفە ڕۆژی جەژنە بۆ غەیری حاجی، ڕۆژی جەژنی قوربان دەبێ بە جەژن. خوای گەورە نیعمەتی ئیسلامی تەواو کرد چونکە تا ئەو ڕۆژە مسوڵمانان حەجی فەرزیان نەکردبوو ئەوە یەکەم جار بوو حەجی فەرز بکەن دیارە ئیسلام پێنج پایە و کۆڵەکەی هەیە شایەتومان، نوێژ، زەکات، ڕۆژو، حەج، ئەو ساڵە بۆ یەکەم جار کە حەجی تێ ئەنجام درا، بۆیە ئەفەرموێ، اکملت لکم دینکم و اتممت علیکم نعمتی، دووهەم، ڕۆژی عەرەفە وەک عەرزم کردن خوا سوێنی پێ خواردووە، وە شاهدین وە مشهود، دیارە شتێکیش گەورە نەبێ و بۆ مەبەستێکی گەورە نەبێ خوای پەروەردگار سوێنی پێ ناخوا. هەروەها والشفع والوتر زانایان دەڵێن وەترەکە تاکەکە ڕۆژی عەرەفەیە و شەفعەکەیش ڕۆژی جەژنە سێیەم گەورەیی ڕۆژی عەرەفە وەک عەرزم کردن گەورەترینی ڕۆژەکانی خوایە لە ساڵە ڕۆژی لێخۆشبوونە، ڕۆژی ڕزگاربوونە لە ئاگر بۆ ئەهلی مەوقیف، ئەوە پێغەمبەر خەبەری یاوینەتێ صلی اللە علیە وسلم دەفەرموێ، جابر دەیگێڕێتەوە پێغەمبەری خوا فەرمووی، ما من ایام افضل عند اللە من ایام ایام عشر ذی الحجە، هیچ ڕۆژێک نین ئەوەنەی ئەو دە ڕۆژی یەکەمی مانگی ذی الحجەیە گەورە بن. پیاوێک وتی، یا رسول اللە هن افضل ام عدتهن جهادا فی سبیل اللە، ئەو دە رۆژە گەورەن یا دە رۆژ غەزا بکەی لە رێگەی خوا؟ فەرمووی، رۆژی عەرەفە گەورەترە. ینزل اللە الی السماء الدنیا، خوای تبارک و تعالی بەو شێوەیەی لایقی خۆیەتی بە مەلایکەتەکان دەڵێ مەلایکەتەکانم سەیر کەن انظروا الی عبادی سەیری بەندەکانم بکەن شعثا غبرا تەپوتۆزاوی قژشێواوی هاتوون لەگەڵ خۆیانا لە هەموو شیو و شوێنێکی دوورەوە داوای ڕەحمەتی من و لێخۆشبوونی من ئەکەن، عەزابی منیان نەبینیوە پەنا لە من ئەگرن بە عەزابەکەم لە عەزابەکەم داوای لێخۆشبوونم لێ ئەکەن، ئێوە بە شاهید بن وا من لێیان خۆش بووم. سەعیدی کوڕی موسەیب ئەفەرمێ، وتم، فەرمووی، عائیشە فەرمووی، پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم فەرمووی، ما من یوم اکثر من ان یعتق اللە فیه عبدا من النار من یوم عرفە، هیچ ڕۆژێک نییە ئەوەنەی ڕۆژی عەرەفە خوا خەڵکی بە یەکجاری تیا ئازاد بکا لە دۆزەخ. چوارەم، ڕۆژی عەرەفە ڕۆژێکە بە ڕۆژوو بوونی هێندە گەورەیە پێغەمبەری خوا ئەفەرموێ، صلی اللە علیە و سلم، بە بۆنەی ڕۆژووی عەرەفەوە خوا لە گوناهی ساڵی پێشوو و ساڵی دواتریش خۆشەبێ بۆیە هەوڵبەن ڕۆژی عەرەفە هەرچۆنێکتان کردووە بە ڕۆژوو بن بۆ ئەوەی کەوا خوای پەروەردگار ئەو ئەجرە گەورەتان بەنسیب کا. صيام يوم عرفة أحتسب على الله أن يكفر السنة التي قبله والسنة التي بعده إمام مسلم جرايوتي بينجم روجي عرفة روجك الشيطان تيايا لە هیچ ڕۆژێکا شەیتان بە بچووکتر، بە زەلیلتر، بە داماوتر نەبینراوە وەک لە ڕۆژی عەرەفە، وما ذاک الا لما رای من تنزل الرحمە، ئەویش لەبەر چییە؟ لەبەرئەوەی ئەو هەموو ڕەحمەتەی خوا بینێیەتە خوارەوە، ئەو هەموو لێبوردنەی خوا بینێ بۆ بەندەکانی. بۆیە بەلایەوە زەحمەتە. خاڵی شەشەم، ڕۆژی عەرەفە ڕۆژێکە دوعا تیایا گیرایە دوعای تیا گیرایە لە حەدیسا هاتووە، پیاوباشان، سەلەف، زۆر لە ڕۆژی عەرەفە لەگەڵ خوا بەینیان گەرم بووە، لەوانە، موترەفی کوڕی عەبدوڵڵا و بەکری موزەنی لە عەرەفە وەستاون، یەکێکیان وتی، اللهم لا ترد اهل الموقف من اجلی، خوایە ئەم حاجیانە هاتوون تخوا لەبەر من خوایە ڕەدیان مەکەرەوە یانی ئەوەنە خۆی بەلاوە خراپ بووە خوایە من نەبم بە باعیسی ئەوەی ئەمانە حەجەکەیان لێ وەرنەگری بە مەرجی ئەمانە ئەولیای خوا بوون عالمی گەورە بوون بەڵام ئاوا سەیری خۆی کردووە خوایە لەبەر خراپی من ئەم حاجیانە ڕەد مەکەرەوە وەریان گرە ئەوی تریشیان وتویەتی شەرمی ئەکرد حەیای ئەکرد دوعا بکا وتیان بۆ دوعا ناکەی وتی وەڵاهی هەست بە ترسێک ئەکەم وتیان ئەمە ڕۆژی لێ خۆش بوونە دەسی بەرز کردەوە بۆ ئاسمان دوعا بکە و کەوت و مرد و گیانی دەرچوو فوضەیلی کوڕی عیاض خوای لێ ڕازی بێ سەیری خەڵکی ئەکرد تەسبیحاتیان ئەکرد و ئەگریان لە ڕۆژی عەرەفە فقال ارایتم لو ان هؤلاء صارو الی رجل فسالوه دانقا وتی ئەرێ بە عەقڵی ئێوە ئا ئەم خەڵکە ئەگەر ڕۆن بۆ لای پیاوێکی دەوڵەمەن یەکی داوای شتێکی کەمی لێ بکەن ئەیانداتێ یا نایانداتێ تیان وەڵا ئەیانداتێ فەرموی دەی وەڵاهی لێ خۆشبوونی خوا بۆ ئەم هەمووە لەو دنکە خورمایەی کە دەوڵەمەنێک بیدا بە فەقیرێ ئاسانترە لە لای خوا و کەمترە بۆ لای خوا لەبەرئەوە ئومێدەکەم خوا لە هەموومان خۆش بێ و لە هەمووی خۆش بێ. بەڕێزان ئێمە باسی ڕەمەزانەکەین چەندە گەورەیە، باسی زەکات دانەکەین چەندە گەورەیە، باسی حەجەکەین چەندە گەورەیە، باسی نوێژەکەین چەندە گەورەیە، باسی ڕۆژی عەرەفە و شەوی قەدرەکەین، باسی مزگەوت دروست کردن ئەکەین باسی جیهاد و حەج و عەمرە ئەکەین باسی ئەوە ئەکەین و ئەوە ئەکەین بەڵام لە هەمووی گرنگتر و گەورەتر بە ڕۆژووبوونی عەرەفە بە ڕۆژووبوونی نۆمینەی حاجیان شەونێش ذکر و تەلیلە هەمووی ئەمانە ئەبێ بۆ هەدەفێک بێ ئەویش ڕازی کردنی خوایە خوایش ڕازی نابێ لە ئێمە تا ئێمە هەوڵ نەدەین بە سوود بین بۆ کۆمەڵگا بۆ جامیعە و مەملەکەت و میلەتەکەمان خیر الناس انفعهم للناس ئەگەر تۆ ئەمشەو بیست رکات شەونێژت کردبێ هەزار لا اله الا اللەت کردبێ ئێستا بە ڕۆژوو بی بەڵام لە دراوسێیتیا لار بی لە بازاڕ و کڕین و فرۆشتنا خوار بی، لە ژن و ژنخوازیا خراپ بی، لە ڕق و بوغزا نالەبار بی، ئەم نوێژەی تۆ بە ئێمە چی؟ ئەم زیکرەی من بە ئێوە چی؟ ئەم سەدەقەی من بە ئێوە چی؟ ئەبێ ئەوەی ئەیکەین و ئەیڵێین، میرازمان بکە، تەعمیرمان بکە، مرۆڤێکی چاکمان لێ دەربکە. ئینسانێک ئەڕوا بۆ دەورە، بۆ دەورەی ئەلەکترۆنیات، بۆ دەورەی چەک، بۆ تەدریب، بۆ فێربوونی فیتەری سەیارە یا هەر شتێکی تر، سێ مانگی پێچێ، دوایی یەتۆ کەسێکی کارامەی لێ دەرەچێ. ئەرێ چ عەجەب! ئێمە سی چل ساڵ دەستنوێژ ئەگرین و ڕوو ئەکەینە قیبلە و ڕێک ئەوەستین و حەج ئەکەین و بە ڕۆژوو ئەبین بەڵام ڕێک نابین ئەوە خەلەلە ئەوە خەتەرە ئەوە موسیبەتە لەبەر ئەوە ئەوەندەی باسی گەورەیی عەرەفەتان بۆ کەم باسی ڕەمەزانتان بۆ ئەکەم دوو ئەوەنە باسی ئەوە ئەکەم ئەبێ بە ئەخلاق ڕەنگ باتەوە تیامانا زمانمان پاک بێ دەستمان پاک بێ ڕەوشتمان بەرز بێ محمدی بین ئەسحابی محمد خوایان لێ ڕازی بێ بە ڕەوشتیان گەلانی دنیایان بانگ کرد بۆ موسڵمان بوون، ئێمە بە لاریمان خەڵک لە دین ئەتۆرێنین، ئەوە خەلەلە، ئەوە خەتەرە، ئەبێ تۆ ببی بە سومبول، ببی بە ڕەمز، ئەڵێن بە گوڵێک بەهار نایە، درۆیە، گوڵێک نیشانەی بەهارە، تۆش بە بە نیشانەی موسڵمانێتی، با خەڵک ئیشارەتی بۆ بکا، وتیان سایقی چاک وەکو کاک فڵان، وتیان مامۆستای چاک وەکو کاک فڵان، وتیان دکتۆری چاک وەکو دادە فڵان، وتیان گەنجی و یاریزانی چاک وەکو کاک فڵان، وتیان وتیان نموونەی زیندوو هەبێ لە کۆمەڵگاکەمانا ئێمە شانازی پێوە ئەکەین بگەڕێنەوە بۆ عومەری کوڕی عەبدولعەزیز و ئەبوبەکر و خەدیجە و سومەیە و یاسر بەڵام لەوە خۆشتر ئەوەیە لەناومانا. لە گەڕەکمانا، لە مزگەوتمانا، لە ئاواییەکانمانا نموونە زیندووەکان هەبن تا بە خەڵک بڵێین وەک ئەوە، وەک ئەوە، وەک ئەوە. کۆتایی بابەتەکە هەندێک ئامۆژگاری کورت ئەخەمە بەردەست بۆ جەژن، بۆ ڕۆژی جەژن. یەکەم، سوننەتە ئینسان لە ڕۆژی جەژنی قوربانا هیچ نەخوا تا نوێژەکاو ئەگەڕێتەوە بە پێچەوانەی ڕەمەزان دووهەم خۆشۆردن بۆنی خۆش لە خۆدان بۆ مزگەوت سێیەم ڕۆشتن بە پێ چوارەم اللە اکبر کردن پێنجەم پیرۆزبایی لە مسوڵمانان کردن شەشەم قوربانی کردن بەڵام دەڵێم ئەگەر قوربانیت کردووە بەڕێزم مرۆڤ هیوایە حەموو ساڵێ قوربانی ئەکا بەڵام لە بنی دەسیا کەسێک هەیە بۆ شێوی شەو پێ گیراوە ماڵێک هەیە ئاگریان بەسەرەوە بکەرەوە دە ڕەحمەتی لێ بێ ئەم جارەیان قوربانی مەکە ماڵەکی فەقیر بدۆزەرەوە و ئەو خێرەیان بەرێ ئەو دوو سەد هەزارەیان بەرێ با ئەم جەژنە مناڵەکانی پۆشتە بن با ئەم جەژنە سفرەکەی ئەوانیش نان و خوانێکی تیا بێ مناڵەکان بە بزەوە بێنە ناو مناڵەکانبان دووهەم، بە مامەڵە و ئەخلاقی جوانت دینەکەت شیرین بکە لای خەڵک، لای ئەو کەسانەش دوورن لە مزگەوت تا چاو لە تۆ بکەن و بێن بۆ مزگەوت. سێیەم، دیاری دەستت لەم جەژنە بۆ مناڵێکی نازدار و بێباوک دەستبەسەراهێنانی بێ، دڵخۆشکردنی بێ، قاتێکی بۆ بکڕی دیاریەکی بۆ بکڕی وەک رسول اللە کردی صلی اللە علیە وسلم مناڵی بێ باوک و نازدارمان زۆرە ئەو شەڕە نەگریسانەی ئەو لوغمە زۆرانەی ئەو دەعمی سەیارە زۆرانەی لە کوردستانا ڕوەدەن هەزاران هەزاران مناڵیان بێ ناز و بێ باوک کردووە چەند گەورەیە تۆ لەم جەژنەدا بتانی دڵی مناڵێک خۆشکەی سێەم چوارەم، لەم بەرە جەژنانەدا بڕیار بدە لەبەر خوا گەردنی خەڵک ئازاد بکەی، ئاشت بیتەوە لەگەڵ خەڵکی، سەردانیان بکەی، خزمەکانت، سیلەی ڕەحم، وازهێنان لە ڕق، لە کینە. پێنجەم، لەم ڕۆژانەدا با زمانت بە زیکری خوا تەڕ بێ، نەک بە باسی سیاسەت و درۆو دەلەسە. شەشەم، هەوڵبدە دیندارییەکەت ڕەنگ باتەوە تیادا بە پارێزگاری کردن لە ژینگە، ئاو، پارێزگاری ئاو بکەن، ئەها ئێران و تورکیا ئاومان لێ ئەگرنەوە، ئاو زۆر موهیممە، کارەبامان لێ ئەبڕن، کارەبا زۆر گرنگە خاک خاکمان داگیرەکەن پارێزگاری خاک ئاو هەوا ژینگە پاراستن ئەرکی مسوڵمانە دینەکەمان پێمان ئەڵێ ان اللە یحب التوابین و یحب المتطهرین هەوڵ بدە ژیان خۆشتر و وڵات بەرەو پێشکەوتن ببەیت عنصرێکی باش بە بۆ خزمەتکردن بە کۆمەڵگاکەت باسی انتخاباتێک هەیە سی نۆ بەڕێوەیە ئەویش وەکو ئەوانی تر پێمان ئەڵێن ئەنواع تەزویری تیا ئەکرێ و دزی تیا ئەکرێ و ئەوانە هەموو جارێ کە دزی و تەزویر بکرێ کۆمەڵی خەڵکی پێ ناشیرین ئەبێ لە ئایندە والعاقبە للمتقین ڕاستەکان ئەیبەنەوە دڵسۆزەکان ئەیبەنەوە لەبەرئەوە جەماوەر نابێ کۆڵ بدا مادەم سندوقی دەنگدان لە سنوقی فیشەک سەلامەترە بۆ گەل، گەل لە دەنگدانا بەشداری بکا و قسەی حەق و شایەتی حەق بدا لە شوێنی خۆیا، بە ئیزنی خوا ڕۆژێ ئەبێ ئێمەش وەکو گەلانی ئەوروپامان لێ بێ چوار ساڵ جارێک کۆمەڵێ دەموچاو ئەڕۆن کۆمەڵێکی تر یەت لەسەر ئەساسی خزمەتکردن لێرە وای لێ نەهاتووە بەڵام وای لێیە بۆ کوێ ئەڕوا؟ بڕۆن بۆ کۆمیسیۆن ناوەکانتان بدۆزنەوە، شوێنەکانتان بزانن، دەنگەکانتان بدەن، با خوا نەبێ و خۆت کەسیش پێت نەزانێ مەیکە بە هەرا دەنگم بۆ فڵانە کەس دا، خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ، خوا عاقیبەتمان خێر بکا، خوا ئیسڵاحی حاڵمان بکا، خوا سەرکەوتوو سەرفەرازمان بکا، خوایە داوات لێ یەکەم بە ناوی پیرۆزت، ئەم گەلە ڕزگار کەی لە هەموو نەهامەتیە مسوڵمانان ڕزگار کەی لە ژێر دەستەیی و زەلیلی خوایە عەفومان بکەی خوایە حەجی حاجەکان قبوڵ بکەی دوعاکانیان گیرا بکەی دوعاکانی ئێمەش بۆ ئەوان گیرا بکەی خوایە لێمان خۆش بە لە مردوەکانمان خۆش بە نەخۆشەکان شیفا بدە نەخۆشەکان شیفا بدە خەڵکێکی زۆر ئینتیزاری دوعای خێرەکەن لە ئێوە دوعای خێریان بۆ بکەن نەخۆشن ئینتیزارەکەن موسڵمانان دوعایان بۆ بکەن دوعایان بۆ بکەن خوای گەورە